بەڕێزان بەرنامەکەمان لە دوو تەوەری سەرەکی پێک دێت تەوەری یەکەممان تایبەتە بە دیدارێک و تەوەری دۆمیشمان تایبەتە بێت بە ڕاپۆرت یەکێک لە هاوکارانمان بۆ ئەمڕۆ. بەڵێ بەڕێزانۆک و دەزانرێت کە سنووری داری گرمیان یاخود کەلار بە تایبەتی بە جیاوازە ناوچەکانی دیکەێریمی کوردستان پلەی گەرما تیایدا بەرزە و بەرزبوونەوەی پلەی گەرماش بە پلەی یەکەم کاریگەری لەسەر ئەو دار و درەختانە کات کە لە شەقامەکان یاخود لە نێو کۆڵانەکان یاخود لە باخچەکان نێژراون. ئێمە بە مەبەستی دوای زانیارەکان لەسەر ئەو مەسلەیەوە ئەو ئیشوکارانەی کە بەشی سەوزایی لە شارەوانی کەلار گردویانەتەبەر دیدارێکمان لەگەڵ بەڕێز ئارام نەجمەدین بەرپرسی بەشکی سەوزایی لە شارەوانی کەلار ساز کردووە فەرمو بە پێکەوە گوێبیستی ئەو دیدارە بین. بەڵێ کاک ئارام و کاتە باش سەرەتای پرسیارەکانم بەوە دەست پێکەم کە تا چەنەم گەرمایی هاوین کاریگەری کردوتە سەر کەمبوونەوەی ڕێژەی سەوزایی لە سنووری داری گەرمیانە هەموو کاتێکتان باش بەنسبت کاریگەری پلی گەرما لە شاری کەلار و بە تایبەتی لە گەرمیانە خۆتان وەکو خەڵکی ناوچەکەن وەزانن پلەیەکی لە ڕادە بەدەر بەرزبوونەوەی پلی گەرما لە هاوینا تۆمارەکە لەم ناوچەیە ئەمەش کاریگەری خۆی ئەبێت لەسەر رێژەی سەوزایی یان وەستانی بەرزبوونەوەی رێژەی سەوزایی لە ناوچەکە، خۆشبەختانە هەموو ساڵێ ئێمە بە پلانێک رووبەڕووی ئەبینەوە بەهۆی ئەمساڵیش بەهۆی قەیرانی دارایی و نەبوونی بودجەی تایبەت بەو بوارە راستە ماندووبوونێکی زۆرمان کێشاوە لەگەڵیا بەڵام خۆشبەختانە توانیومانە ئەم هاوینەش ئەم قەیرانی دارایەش تێپەڕێنین. ئێستا وەکو خۆتان ئەزانن پلەی گەرما چەند ڕۆژێکی تر لە ڕوو لە نزم بوونەوە ئەکات ئەمەش کاریگەری باشی ئەبێت لەسەر سەوزایی بۆیە ئەمساڵ ئەتوانم پێتان بڵێم زۆر سەرکەوتوانە توانیمانە ڕووبەڕووی ئەو گەرمایە ببینەوە و ئەو ڕێژە دارەش کە زەرد بوون یان ڕەنگیان گۆڕاوە دڵنیاتان ئەکەمەوە کە هیچ مەترسیی لەناوچوونی لەسەر نییە و لەگەڵ گۆڕانی پلەی گەرمایە ئەو ڕەنگەی خۆی ئەگەڕێتەوە تەنها هۆکارەکەی بەرزی پلەی گەرمایە لە ڕادەبەدەر. بەڵێ کاک ئارام ئێوە بە چ ڕێگەیەک بۆ نموونە ڕۆژانە بە چ شێوازێک ئەو دار و درەختانەی کەلار ئاوەدەن یاخود ئەیانپارێزنە لە ناوچوون؟ ئێمە دوو ڕێگەی ئاودانمان هەیە، ڕێگەیەکیان ئەوەیە لە ڕێگەی بیری قووڵەوە لە باخچەکان دروستکرا، رێگەیەکی دیکەش وانەیە بڵێ رێگەی تەنکەرەوە ئاوە توانین بەین. هەر دوو رێگەکە رێگەیەکی مۆدێرن و پێشکەوتوو نییە، ئەوەی راستی بێ. ئەوەی راستی بێ بڵێ ئەتوانین سیستەم دروستکەین، سیستەمی دڵۆپاندن یاخود مەرەشاد، نۆزڵ، دروستکەین بۆ هەموو باخچە و سەوزایەکانمان، هەم رێژەیەکی کەمتر ئاو و بەفری رۆدەین، هەمیش ئەتوانین کۆنترۆڵی تەواوی سەوزایەکە بکەین لە ڕووی ئاودانەوە بۆیە ئێمە بەو دوو شێوە ئاوە دەین لە ڕێگەی بیر و تەنکەرەوە ئەمەش وای کردووە ڕاستە هەندێک جێگە هەیە بۆکو پێویست ئاوی شێی نیە بەڵام ڕەنگی دارەکان ڕەنگێکی ڕەنگی دارەکان ئەو ڕەنگە نییە کە بڵێ ڕەنگێکی سەوزی تۆغ بێت بە ئۆکاریەوەی لە کاتێکە ئاتوانین ئاوی بین تۆزێ جێوەکە گەرمە بەکرێتە ڕۆژەوە ئاودانەکەی ئەوە هۆکارەکەیە هیچ درەختێک بەهۆی گەرماوە لە کەلارە لەناوچووە؟ لێرە ئەگەر خۆشتان بینی بێتان تا ئێستا درەختێک نییە بڵێن بەهۆی گەرماوە لە ناو چوو بێت ینی وشک بوو بێتەوە بەهۆی گەرماوە بەڵام هەمانە ڕەنگی زۆر گۆڕاوە گەڵاکانیشی هەڵوەریون بەڵام ڕۆکەکە هەر زیندووە وشک نەبووەتەوە بڵێ وشکبۆتەوە ئەم هەفتەیە ناکرێت دەرەجەی حەرارە تا کۆتایی هەفتە لە چل و هەشت دامێنێتەوە بۆ هەفتەی داهاتوو کە دەرەجەی حەرارە دابەزێ بۆ نزیکی چل ئەو کاتە دەست بەجێ و ڕوەکانە دەسەکەنەوە بە گەشەکردن. بەڵێ باشە کاک ئارام ئێوە بە تەنها ئەو درەختانی کە لەنێو شەقامەکاندان یاخود لەنێو کۆڵانەکاندان ئاویان ئەدەن یاخود ئەوانەی کە بۆنە باخچەکانیش ئێوە هەر ئەرکی ئاودانی ئاودانی دەسەر ئێوەیە؟ ئێمە ئەو سەوزایانەیە کرێتە سنووری شارەوانیەوە هەمووی لەسەر ئێمەیە ئاودانی هەموویە کرێتە سەر ئێمە چی جەزرەوە سەتەکان بێ و هەرچی باخچەکانیش بێ هەنێ جاریش هەنێ جێگە هەیە بۆی خراپبوونی پمپەوە یان بەوەی خراپبوونی هەر هۆکارێک بووە ئاومان بۆ فەرمانەکانیش نردووە بۆ سەوزایەکانی بەڵێ کاک ئارام ئێمە لە ماوەی ڕۆژانی ڕابردوودا لەگەڵ سەرۆکی شارەوانی کەلار قسەمان کرد و باسی لەوە کرد کە نەسری شارەوانی کەلار 4 میلیۆن دینارە بەهۆی قەیرانی داراییەوە یاخود کەمترە لە 4 میلیۆن دینار ئایا لەو بڕەپارەیە هیچ بڕەپارەیەک مانگانە یاخود ساڵانە بۆ مەسلەی سەوزایی دابین دەکرێت ئێمە بەڵێ ئەگەرە کاتێویستی بێتمان داواکاریمان کردو لە شارەوانیەوانیش بەپێی ئەو توانایەی کە هەیانە لە ڕووی ئابوورییەوە هاوکارییان کردووین و ئەوە نەبێ بڵێین بە هیچ شێوەیەک، بەڵام کێشەکەی ئێمە لەوەیایە لە کاتێکا کە قەیران نییە، لە کاتێکا کە وەزعەکە لە باشیایە بیر ناکەینەوە لەوەی کە پلانێکمان هەبێ بۆ چەند ساڵێک، بۆیە من ئەو کاتەی کە قەیرانی دارایی نەبوو زۆر داواکارییم لە شارەوانی هەبوو ئەوە بوو ژێرخانێک دروستکەین، بەوەی هەر ئامێرێک و هەر شتێکمان پێویستە بیکڕین، مەخزەنێکمانەبێ تیایا هەڵیگرین، یان ئەو باخچانەی کە بە تەنکەر یان بە بیر ئاوەدرێ، هەمووی بگۆڕینە سەر سیستەمی مۆدێرن بۆی کاتێ کە تووشی قەیرانێکی ئاوا ئەبین بتوانین سەیترە کەین بەسەر، بەڵام ئیتر ئەوەش بەهۆی تێنەگەشتنی یان بەهۆی جیاوازی ئاستی بیرکردنەوەی ئەو تاکانەی کە. شتیان بەردەستە لە شارەوانی دیارە نەکراوە و ئێستەش وەکو خۆتان ئەیبینن لەو حاڵەیە. سەبارەت بە دابینکردنی پێداویستییەکانی ئێوە بە تایبەت سووتەمەنی بۆ تانکەرەکانتان یاخود ئۆتۆمبێلەکانتان تا چەند لەو ڕووەوە گرفتتان هەیە؟ بەڕاستی خۆی قەیرانەکە تەئسیری لەسەر ئەوەش کردووە بەڵام، ئەمساڵ بەهۆی دەرخستێکەوە کە پێشوەخت لە وەزارەت ڕەزامەندی لەسەر درا بۆ سەرفکردنی سووتەمەنی و ئەو شتانە، قەیرانێکی وامان نەبوو لەو ڕووەوە. بەڵێ. باشە کاک ئارام، ساڵانی پێشوو ئێوە باستان لەوە کرد کە ڕێژەی سەوزایی کەلار ئاستی سەد تا سێ یاخود سەد تا سێ و نیوە، ئایا ئەو ڕێژەیە ئێستا زیادی کردووە یاخود کەمی کردووە؟ ئەو ڕێژەیە بە هیچ شێوەیەک کەمی نەکردووە. ئەگەر بڵێن زیاد بوونێکی کەمی کردێ کردێتی بەڵام کەمی نەکردووە بۆچی زیاد بوونێکی کەم چونکە ئێمە ئەو ڕێژەیە کە پێشتر ساڵانی تر ڕامانەگەیان چە شوێنێکی لەسەر نەبوو ئەم ساڵ ئەو شوێنانە ئەو شوێنانەی کەوتۆتەوە سەر یانی چەند ڕاستە شەقامێگا بوون هەر یەکەیان لەوە چێ خۆی لە دوو کێلۆمەتر و نیو بات سەوز نەبوون ئێستا سەوز کراوە چەند باخچەیەک هەبوو بڵێن خراپ بوون وێران بوون چاکمان کردێتەوە ئەوانە شەموو چۆتە سەرەگە ڕێژێکی علمی وەرگین ئەو ڕێژێ زۆر لەوە زیاترەکەی مەڕایەکەی دەڵێ کاگەرەمێوە ساڵانە توانیوتانە هەڵمەتی ناشتنی نەمام ئەنجام بدەن بۆ ئەوەی کە ڕێژەی سەوزایی بەرز بکرێتەوە یاخود بۆ نموونە ئەگەر هاوڵاتیەک ویستی لە نزیک ماڵەکەی خۆیان نەمامێک بچێنێت ئایا ئێوە هاوکاریتان کردووە یاخود ئاسانکاریتان بۆ کردووە؟ ئێمە ساڵانە لە دوو وەرزە هەڵمەتی چاندنی نەمام دەست پێکەین کە وەرزی بەهار و پاییزە و هەر هاوڵاتیەکی سەردانی ئێمەی کرد بێت بۆ ئەوەی پێویستی بە نەمامێ بووبێت یان بە دارێ بۆ بەر دەرگاکەی هاوکاریمان کردووە و زۆر بە باشیش. بەڵێ لە کۆتای هەر قسەیەکتان مابێ کاک ئارام. تەنها ئەوەمانەیە ئێمە لە خزمەتی شارەکەی خۆمانین بۆ بەرزکردنەوەی ئاستی سەوزایی کە پێویستییەکی زۆر زۆرە بۆ ئەمڕۆی شارەکەمان بەهۆی دروستبوونی ئەو هەموو ئامێرەوە کە ڕەنگە ژینگە پیسکەن، بۆیە سەوزایی لایەنێکی سەرەکییە بۆ بەرەنگاربوونەوەی ئەو پیسبوونی ژینگەیە لە شارەکە، بۆیە داواکارین لە هەموو خەڵکی کەلار و گەرمیان لە هەر جێگەیەکا باخچەیەک یاخود سەوزایەک ئەبینن مەترسی لەسەرە بۆ وشکبوون یان مەترسی شکان، مەترسی سووتان، ئاگەدارمان کەنەوە و هاوکاریشمان بن، ئەو شتانەی ئێمە ئەیکەین تەنها بۆ هاوکارمان بن، خراپی نەکەن، تێکی نەدەن. سپاسی ئێوەکەم. زۆر سپاس بۆ بەڕێز ئارام نەجمەدین بەرپرسی بەشی سەوزایی لە شارەوانی کەلار. دەست چاک. بەڵێ بەڕزان بۆ تەوری دۆین بەرنمەکەمان ئێمە دەڕۆینە لای راپۆرتێکی هاوکارمان لە قەزای کفتیەوە هاوکارمان ئومێت زەنگەنە لەوێ لەسەر مەسلەی دابشکردنی زەوی بۆ فەرمانبەران لە قەزاکەدا یاخود کێشەی دابشکردنی زەوی بە فەرمانبران راپۆرتێکی بۆ ئامادە کردوین فەرمو با پێکەوە گوێبیسی راپۆرتەکەی ومێدین ساڵانێکی زۆرە فەرمانبەرانی قەزای کفری لە چاوەڕوانی وەرگرتنی زەویدان ئەوان چەندین جار فۆرمیان پێپڕکراوەتەوە و ناویان نووسراوە، بەڵام تا ئێستا زەویان بۆ دابین نەکراوە. سەرۆکی شارەوانیی قەزاکەش ئاماژە بەوە دەکات کە چاوەڕوانی فەرمانی سەرەوەی خۆیانن. ماوەی چەند ساڵێکە بەهۆی دابەشنەکردنی زەوی و دروستنەکردنی یەکەی نیشتەجێبوونەوە لە کفری، قەیرانی نیشتەجێبوون سەری هەڵداوە و لە ئێستاشدا بەهۆی هاتنی ژمارەیەکی زۆری ئاوارەکانەوە کاریگەری ئەو قەیرانە زیاتر بووە. فەرمانبەران ئاماژە بەوە دەکەن چەندین جار بەڵێنی دابینکردنی زەوی یان یەکەی نیشتەجێبوونیان پێدراوە، بەڵام تا ئێستا داواکارییەکانیان بەدی نەهاتووە. چەند جارێک یەعنی هەوڵم داوە، سەردانی وەزیرم کردووە لە ڕێگەی ئەندام پەرلەمانەکانەوە و سەردانی ئیدارەی گەرمیانمان کردووە، شارەوانییەکان، شارەوانەکانی کەلار و شارەوانی ئەیرە، چەند جارێک بۆی بۆ وەرگرتنی زەوی و دابەشکردنی خانوو بۆ مامۆستایان و فەرمانبەران، ئەو مامۆستا و فەرمانبەرانەی کە سوودمەند نەبوونە لە ماوەی ئەم دە ساڵە. بەداخەوە یەعنی بەردەم داواکارییەکانمانەوە نەهاتنە هیچ لە بەر لە بەرپرسانی شارەوانی. و هیچ کات لە وەزیری شارەوانی چەند جارێک وەعدی داوە تا ئێستاکە وەعدەکەی جێبەجێ نەکردووە. ئەگەر لە شوێنەکانی دیکەدا کێشەی نەبوونی زەوی هەبێ بۆ دابەشکردن، ئەوا لە کفری ئەو کێشەیەش نییە، چونکە بە وتەی وەسفی عومەر سەرۆکی شارەوانیی قەزاکە، دەرخستیان بۆ چوار سەد پارچە زەوی کردووە و لە قۆناغی کۆتاییدایە، چاوەڕوانی پەسەندکردنی بۆ ئیفرازکردن و دابەشکردنی. کرد کە زوێ مان هەیە گوزارمان بۆ کرا ئاو ناو شارەوانیوە لە ڕێگای ترشۆ کەشفمان کردە بۆ ئەفراز کردن چوار سەد پارچە زەوی کەشفەکەیش هەر لە مەرحەلەی کۆتاییە لە هەولێر ان شاءاللە پەسەند کرا کە پەسەند کراو تاوەکو پارەکەمان وەرگرت ئێمە ئەو چوار سەد زەویە حازرین ئەفراز دەکەین بۆ هاوڵاتیان. جگە لە زەوی لە کفری پرۆژەکانی دروستکردنی یەکەی نیشتەجێبوونیش بوونیان نییە، سەرۆکی شارەوانی کفری وەسێ عومەر بە ڕادیۆ دەنگی ڕاگەیاند، کە زیاتر لە سەد دۆنم زەوییان بۆ یەکەی نیشتەجێبوون هەیە و نووسراویان کردووە بۆ دەستەی وەبەرهێنان بە مەبەستی ئاگەدارکردنەوەیان. ئێمە دابەشکردن زەوی یاخود نیشتەجێبوون یەک شتی ئەساسییە گەرە زەویت بێت کە ناو شارەوانییەوە بێت ئێمەش زەویمان هەیە هاوە ناو شارەوان گوزارمان بۆ کەرێ کەواتە ئەتفا و نووسراوشمان کردووە بەو مەبەستە بۆ قایمقامیەت و لە ڕێگای قایمقامیەت بۆ ئیدارەی گەرمیان و بۆ دەستەی وەبەرهێنانیش تاوشمان کردە لە ڕێگای تر و بۆ گشتی خۆمان ئەوانشە نووسراویان کردە بۆ دەستەی وەبەرهێنان کە شارەوانی کفری سەد دۆنم زیاتر هەیە بۆ یەکەی نشتیجێ بوون. لە ماوەکانی ڕابردوودا جارێکی تر فۆرم بە فەرمانبەران پڕ کرایەوە، قسە لەو بارەیەوە کرا کە فۆرمەکان بۆ دابەشکردنی زەوییە بەسەر فەرمانبەرە سوودمەند نەبووەکان، مامۆستا سەباح فەتحوڵڵا لەو بارەیەوە ئاماژەی کرد کە ئەمە یەکەم جار نییە کە فۆرم بە فەرمانبەران پڕ دەکرێتەوە، بەڵام هەموو ئەم پرۆسانە بێ ئەنجام بوون و تەنها بەڵێن بوون. ئەمە جارێک دوو جار سێ جار فۆرمیان پڕکردو تایسا هەر وەعدە دەن و تایساکەش جێبەجێ نەکراوە و تایسایش دابەش نەکراوە زەویەکان و من داواکاریەکم لە بەرپرسانی شارەوانی هەیە وەزیر نەورۆز خان یانی چەند جارێک هاتۆتە سەر شاشە وەعدی داتە هاوڵاتیان و فەرمانبەران بۆی زەوی دابەش بکات تایساکە بەداخەوە زەویەکانی دابەش نەکردو سەرەڕای ئەم قەیرانەی کە خەڵک پارەی نییە خەڵک ئیشی نییە هیوادارم زەویەکان دابەش کرێ بۆی خەڵک ئەو نەهامەتی و ئەو کەم و کورتیانەی لێ بڕێتەوە و ئەو قەیرانێک لە بیر بچێتەوە. لە کاتێکدا فەرمانبەرانی کفری ساڵانێکە فۆرمی وەرگرتنی زەوییان پێ پڕ دەکرێتەوە، شارەوانی قەزاکە دەڵێت ئەگەر ڕێوشوێنەکان دەستوبردیان تێدا بکرێت ئەوا زەوی لەبەردەستە بۆ دابەشکردن، کەوایە ئۆباڵی بێبەشبوونی توێژی فەرمانبەران لە وەرگرتنی زەوی لە ئەستۆی تێدایە، لە کفرییەوە بۆ ڕادیو دەنگ، ئومێد زەنگەنە. ڕیکلامی بازرگانی. کۆمپانیای نۆڤالاین. ئەگەر ڤیزای وڵاتی ئێرانت بە هەرزانترین نرخ و بە زووترین کات دەوێت سەردانی کۆمپانیای نۆڤالاین بکە کۆمپانیای نۆڤالاین تاکە نوێنەری کۆنسۆلخانەی ئێرانە لە گەرمیان ڤیزای وڵاتی ئێران تەنها 45 دلارە بۆ ئەوانشی راپۆرتی پزیشکیانەیە تەنها 28 دلارە لە ماوەی 24 کاتژمێردا ڤیزەکەت بۆ دێتەوە ناونشانی کۆمپانیای نۆڤالاین کەلار بەرامبەر فلکەی ناوبازار ژمارەی مۆبایل سفر ح سێ 1950 یاخود سفر ح سێ کۆمپانیای نۆڤالاین بەرگ درویی ئاپۆ ئەگەر ئارەزووی دوورینی جلی کوردی دەکەیت بە شێواز و ستایلی جوان و جیاواز ئەوە بێ دوو دڵی سەردانی بەرگ دووری ئاپۆ بکە لە بەرگ دووری ئاپۆ شێوازە جیاوازەکانی جلی کوردی و جلی گەریلا بە تایبەت بە جوانترین دیزین دەدورێت ناونیشان بەرگ دووری ئاپۆ کەلار ناوبازاڕ بازاڕی قانع ژمارە موبایلی سفر حەوت سەد و پەنجا سەد و نەوەت و هەشت نەوەت و حەوت هەشتا و نۆ بەرگ دروی ئاپۆ. ئاگداری ئاگداریەک بۆ هاوڵاتیانی ناحی قەرەتەپە کە ئێستا لە سنووری قەزاکانی کەلار و کفری و ناحی ڕزگارین لە ئێستادا بنکەی هەڵبژاردن لە گوندی قەرەداغ لە ناحی قەرەتەپە کراوەتەوە دەتوانن لە ئێستاوە تاوەکو سیوەکی هەر سەردانی ئەو بنکەیە بکەن بۆ ئەوەی مافی دەنگدانیان بگەڕێنەوە بۆ ناحێکە و چیتر لە کاتی دەنگداندا نەڕۆنە ناوەڕاست و خواروی عراق. بەڵێ بیسەرانی بەڕێزی ڕادوی دەنگ بەرنامی ڕۆژێکی تر لە ڕادوی دەنگەوە بیسترا تا بەیگەیشتنەوەیکی دیکە خواتان لەگەڵ بێ.